بسم اللە الرحمن الرحیم. بە ناوی خوای میهرەبان و بەخشندەی نیعمەتی گەورە و بچووک. والنجم اذا هوا. قەسەم بە ئەستێرە کە ئاوا ئەبێ. یا بە بەشێ لە ئایەتەکانی قورئان کە دێنە خوارەوە. لەوەدا کە بە چاوی خۆی بینی، واتە، ئەوەی پێغەمبەر بە دڵ حاڵی بوو بە چاوی دڵ تێگەشتبوو گشتی ڕاست بوو، واتە، دڵی پێغەمبەر بە چاوی وت، ئەوەی تۆ دیت هەر ئەوە بوو منیش تێیگەیشتم، بەو مەعنا کە دڵ و چاو وەک یەک و هاوجووت بوون لە تێگەیشتن و بینینی جوبرەئیلە، ئەفەتومارونەه علی ما یری. ئایا ئێوە موجادەلەی لەگەڵ ئەکەن لەبارەی ئەوەوە کە دیوێتی؟ ولقد رآه نزلة اخری. بەڕاستی پێغەمبەر جارێکی تریش جوبرەئیلی دیوە لە داپەڕینێکی ترا. اذ یغشی السدرە ما یغشی لەو کاتەدا کە داری سیدرەت المنتهی داپۆشیبوو، ئەوەی کە دایپۆشیبوو، کە شتێکی ئەوەندە مەزن بوو، ئەوەندە زۆر دایپۆشیبوو، نە باسی ئەکرێ و نە ئەیژمێررێ. ما زاغ البصر وما طغی. چاوی پێغەمبەر نە لایدا لەوەی کە ئەیبینی و نە ئەملا و ئەولای کرد. نە خوان و نە هیچ و هیچ سیفەتێکی خوایەتیان تیا نییە و خوا هیچ بەڵگەیەکی بۆ خوایەتی ئەو بتانە نەناردۆتە خوارەوە. ئەوانەی ناوی خۆیان لەم بتانە ناوە تەنها شوێنی گومان و خەیاڵ و شتێ ئەکەون کە نەفسی خۆیان ئارەزووی ئەکا کەچی هیدایەت و ڕێپیشاندانیشیان لە خواوە بۆ هاتووە و ئەبوو شوێنی ئەو هیدایەت و ڕێپیشاندانەی خوا بکەون بەڵام شوێنی نەکەوتن و شوێنی چاولێکەری باوباپیرانیان و خەیاڵ و هەوا و هەوەسی نەفسی خۆیان کەوتن. دونیا و ئارەزووی دونیا ئەو ڕادەیەیە کە پایەی زانستی ئەوانەی پێگەیشتووە و لەوە تێپەڕی نەکردووە. بێگومان خوای تۆ لە هەر کەس باشتر ئەزانێ کێ ڕێی خۆی وێڵ کردووە و لێی تێکچووە و باشتریش ئەزانێ کێ هیدایەتی خوای وەرگرتووە. خوا لە ئێوە خۆتان شارەزاترە لە حاڵ و ئەحواڵتان چ لەو کاتەدا کە ئێوەی لە خۆڵ دروست کرد و چ لەو کاتەیشا کە هێشتا ئاوەلەمەن لە سکی دایکەکانتانە کەواتە خۆتان بە خاوێن و بێ گوناه دامەنێن ئەو خۆی لە هەمووان شارەزاترە کێ خۆی لە گوناه پاراستووە. افرئیت الذی تولی. ئایا تۆ ئەو کابرات دیوە کە پشتی لە موسوڵمانەتی هەڵکرد و پاشگەز بووەوە؟ یان خەبەری ئەوەی نەدراوەتێ کە لە پەڕە وەحییەکانی مووسادا هەیە و. وَإِبْرَاهِیمَ الَّذِی وَفَّا. لە پەڕە وەحییەکانی ئیبڕاهیمیشا هەیە، ئەو ئیبڕاهیمەی چی لە ئەستۆی خۆی گرتبوو بەجێی هێنا و خۆی دا بە دەستی خێڵە بتپەرستەکەیەوە فڕێیان دایە ناو ئاگرەوە و ئەوەیش کە لە پەڕەکانی مووسا و ئیبڕاهیما هەیە ئەوەیە.